دەمی هەر لە چیکە ناچوو بە ئاشکرا شانازی بە کارە هونەرەکانیەوە کرد و نەشیەویست ئەو لایەنەم لێ بشارێتەوە ئەویست نیشانم بدات کە لە ماوەی شەژمانگی ڕابردوودا شتێک فێر بووە باقی هاوینەکە بۆ خۆمان ڕامانبوارد، چووینە سەر دورگەکانی ئۆسلۆ، بەرەو باکووری وڵات سەفەرمان کرد، سەردانی مۆزەخانە و پێشانگای هونەریمان کرد، چەندەها شەوی درەنگ بە دڵی خۆمان بەلای شەقامەکانی تۆسەندا پیاسەمان کرد. خۆزگات بینی. خۆزگە لەو کاتانەدا ئەتبینی کە خۆیەکت بە پێشانگایەکی هونەریدا خۆزگە گوێشت لە قاقای پێکەنینەکانی هەبوو پێکەنینەکەی ئەو منی شیەگرتەوە هێندەی من بزانم پێکەنین یەشێکە لەو شتانەی کە زۆر ساریە زوزوو ڕاناوی ئێمەمان بەکارهێنا وشەیەکی سەیرە خەڵکی ئەڵێن سبەینێ ئەم شتە یان ئەو شتە ئەکەم، یان کەسێک لە یەکێکی ترە پرسێ تۆ نیازت چییە؟ ئەوانە شتێکی ئاسایین، بەڵام ئەوانە گۆڕان و لە پڕێکدا بەو پەڕی دڵنیاییەوە ئەماوت ئێمە، هەر بۆ نموونە ئەماوت بەلەمەکە نەبەینە ناو ئاوەکەوە مەلە بکەین؟ لە ماڵەوە بمێنینەوە و کتێب بخوێنینەوە؟ ئەرێ شانۆگەریەکەم هەم بەدڵ بوو؟ تاوەکو ڕۆژێک وتمان ئێمە بەختەوەرین. لەو کاتانەدا کە ڕاناوی ئێمە بەکارهێنین دوو کە زەخەینە پاڵ هەڵسوکەوتێکی هاوبەشەوە هەروەگەوەی ئەو دوو کەسە بوونەوەرێکی ئاوێتە بن. زۆربەی زمانەکان ڕاناوێکی تایبەتی بۆ ئاماژەکردنی دوو کەس و تەنها بۆ دوو کەس بەکارهێنن. بەو ڕاناوە ئەوترێت ڕاناوی دوانە، یان ئەو شتەی کە دوو کەس هاوبەشی تیاکەن. من پێم وایە ئەوە دەستنیشانکردنێکی بەسوود بێ. چونکە هەندێ جار نە یەک کەسین و نە لە دوو کەسیش زیاترێکین. ئەو کاتە ئەبین بە ئێمە هەردووکمان وەک ئەوەی ئەو ئێمەیە شتێک بێت کە جودا نەکرێتەوە ئا بەو شێوەیە لەگەڵ بەکارهێنانی ئەو ڕناوەدا هەندێ یاسای ئەفسانەی دەرەبڕین هەر لەو کاتە ئەچێت کە جادوگەرێک جادوێگەکات ئێستاکە خواردن دروستەکەین ئێستاکە بوتڵێک شەراب هەڵەبچڕین. ئێستاکە ڕۆینە جێگاوە. کەمێک مایەی شەرمەزاری نییە کە بەو شێوەیە قساکەین؟ بەهەرحاڵ شتێکی تەواو جیاوازترە وەک لەوەی بڵێین ئێستاکە دەبێت سواری پاس ببیت و بڕۆیتەوە ماڵەوە چونکە خەوم دێت. لەگەڵ بەکارهێنانی ڕاناوی دوانا یاخود دووژمارەییدا یاسای نوێ دێنە ئاراوە. ئێستاکە ڕووین پیاسەیەکەکەین چەند ڕستەیەکی سادەیە جۆرج. ڕاستە تەنها چوار وشەیە بەڵام لەگەڵەوەشدا وەسفێکی تێر و تەسەلی هەڵس و کەوتێکت بۆکات کە گاریگەریەکی قوڵی لەسەر ژیانی دوو کەسی سەر ئەم زەویە هەیە لەو بارەیەشەوە تەنها لە وشەکاندا وزەیەکی کەم بەکار ناهێنین فێرنیکە ئەڵێت خۆمانەشۆین، نانەخۆین، ئەخەوین. لەو حاڵەتانەدا کە بەو شێوەیە قساکەین تەنها پێویستمان بە یەک گەرماو هەیە، تەنها یەک چێشخانە و یەک جێگای خەومان پێویستە. جۆرج، من بەکارهێنانی ئەو وشەیە ڕایچڵەکاندم، کە وشەی ئێمەم بەکارهێنا هەستمە کرد بازنێ کۆتای پێهاتووە. ئەدوت سەرتاپای جیهان لە یەکەیەکی باڵاترا تواوەتەوە. ئەوە گەنجێتیە جۆرج، بێ خەیاڵیەکی گەنجانەیە. بەڵام ئێوارەیەکی گەرمی مانگی هەشتم لە یادە کە لەسەر ڕووبارەکە دانیشتبووین و تەماشای ئاوەکەمانە کرد لە پڕێکا وتم تەنها ئەم کەڕەتە لە ژیانداین خۆشم نازانم ئەو وشانم لە چۆ هێنا بەڵام لە ناکاوێکا لە دەم دەرپەڕین ڤێرنیکاش هەروەگەوەی بەلایەوە گرنگ بێت کە شتێکم بیر بخاتەوە وتی بەڵام ئێستاکە لێرەداین بەڵام من هەستم کرد ڤێرنیکا دەیەوێت ئەو شتەی کە منم ویست گوزارشتی لێ بکەم بە فیزەوە ڕەتی بکاتەوە بۆیە وتم بیر لە چەند ئێوارەیەکی وەگە مێوارەیە کەمەوە کە ڕێگەم پێ نادرێت بیان بینم منم زانی فێرنیکا ئەو دێڕە شعرەی ئۆلاف بۆڵی بیستوە و لەوە پێش پێکەوە ئەو شعرەمان خوێندبووەوە فێرنیکا بە پەلە ئاوڕێکی لێدامەوە بە دوو پەنجە پەڕی گوێچکەی بادام وتی بەڵام خۆ هەر هیچ نەبێت لێرەدا هەبوویت هەی بەختەوەر. دەمەو پاییز ڤێرنیکا لە پەیمانگای هونەرە جوانەکان دەستی بە خوێندن کرد و منیش هەر لەسەر خوێندنی پزیشکیەکەی خۆم بەردەوام بووم. هەر لە پاش تەواوبوونی چەند خولی سەرەتای خوێندنەکەمەوە خوێندنی پزیشکی زیاتر و زۆرتر سەرنجی ڕاکێشام. هەتا بکرایە پاشنیوەڕوان و ئێواران پێکەوابووین. هەوڵمانەیە هەر هیچ نەبێ ڕۆژانە یەکتری ببینین. بەڵام لە ڕاستیدا ئەو دوو ڕۆژەی لێ کێشامەوە کە قەرزاری بووم ئەو دوو ڕۆژە بە تەنها بوو وابزانم ویستی هەروە بۆ خۆشی کەمێک پەستم بکە بەڵام خۆڕێکی تێچێ کە ویستبێتی چاوترسێنم بکە هێشتام هەر ناچار بووین کە پێ بە پێی یاساکان بجوڵینەوە چونکە حکایەتەکەمان نەک هەر تەواو نەبوو بوو بەڵکو تازە دەسی پێکردبوو هەرەوەندە بوو کە زیاتر و زۆرتر لە چوار دەورمانا گەورە ئەبوو بەو شێوەیەش بەردەوام یاسای نوێ هاتە کایەوە و ئەبواە پەیڕەویمان بکردایە جۆرج بیرت دێت لەوە پێش باسی ئەو جۆرە یاسایانم بۆ کردیت ئەو یاسایانە لە کۆمەڵێک شتی گرنگ پێکاتون کەیان دەبێت بیانکەیت یان دەبێت نیانکەی بەڵام مەرج نییە لێیان تێبگەین تەنانەت پێویست ناکە باسیشان بکەین. ڤێرنیکا لە ئۆسلۆشدا ژوورێک و چێشخانەیەکی بچکۆلەی لە لای ئافرەتێکی بەتەمەن بەکرێگرت بوو. کرێخانۆکەشی تەنها ئەوەندە بوو کە لە هاویناندا چیمەنەکەی بۆ ببڕێت و لە زستانانیشدا بەفری بەر ماڵەکەی بۆ ڕاماڵێت جگە لەوانش هەفتەی دوو جار بازاڕی بۆ کرد و هەفتەی بوتڵێک شەرابی پورتوغالیشی بۆ کڕی. ئافرەتە بەتەمەنەکە ناوی، خاتوو موێنکل، بوو. ئەو بەوە ڕازی بوو کە من جار جارێک ئەو کارانەی بۆ هەڵسوڕێنم. من ئەوەم بەلاوە باش بوو، چونکە بەو شێوەیە بەرە بەرە بەلایەوە ئاسایی بوو کە تاو ناتاوێک شەوانە لە ژوورە بچکۆلەکەی ڤێرنۆیکادا بمێنمەوە. چونکە من بە پێی پێوانەکەی ئەو کرێی خانووەکەی خۆم مابوو جەشنی لەدایکبوونی مەسی حاتەوە و دیسانەوە بە مەبەستی ئامادەبوونی ئەو سروتە ئاینیە چوینەوە بۆ کڵێسە گەورەکەی شار چونکە هەردووکمان پێمان وابوو کە قەرزارباری یەکتر بین فێڕنیکە هەر هەمان پاڵتۆڕەشەکەی لەبەر کرد و هەروەها هەمان تەوقە زیوینە ئەفسوناوێکەشی لە قژیدا لەوێدا دیسانەوە بەهۆی هۆیەکی نادیار و پڕنەهێنییەوە بووم بە بەشێک لە حەکایەتەکە. بێگومان ئەو ساڵە هەردووکمان لەسەر هەمان کورسی دانیشتین. هیچ پێویستیشی ناکرد تەماشای پیاوەکانی ناو کڵێسەکە بکەم و نیگەرانی ئەوە بم بە چ لایەکدا ئاوڕێنەوە. بەلامەوە ئاسایی بوو ئاوڕ لە ڤێرنیکا بدەنەوە، هەندێکشیان بەڕاستی ئاوڕیان لێایەوە، بەڵام من شانازیم پێواکرد. ڤێرنیکاش هەروەک خۆرە درەوشایەوە و دڵشاد و کەیفخۆش بوو. بێگومان منیش دڵم خۆش بوو پێم وابێت ئەویش کەمێک هەستی بە شانازیە کرد. پاش تەواوبوونی سروودتە ئاینیەکە ڕێک هەروەک ساڵی پێشوو بە هەمان ڕێگەدا ڕۆیشتینەوە. لەوبەر لەسەرەوە ڕێککەوتبووین، ئێمە هەر لەو کاتەوە پەیڕەوی هەندێ دابونەریتی خۆمان ئەکرد. بێ ئەوەی هیچێکی وا بڵێین بەرەو پارکی قەڵا سەرکەوتین. ڕاستە لەوە پێش باسمان لەوە نەکردبوو کە ئاوها بە بێدەنگی پیاسە بکەین، بەڵام ئیدی بێدەنگیەکەمان شتێک بوو کە خۆی لە خۆیەوە هاتە پێشەوە. وەستاین و بۆ ماوەیەکی زۆر باوەشمان بەیەکدا کرد. ڕێک لە هەمان ئەو شوێنەدا وەستابووین کە پار تێیدا وەستاین و ئەو سواری تەکسیەکە بوو. ئەو ساڵاش دەبواە دیسانەوە جوودا بووینایەوە. ڤێرنیکا دەبواە لە ماڵی پورێکی بە تەمەنیدا چاوی بە باوکی بکەوتایە و وایان دانابوو لەوێوە هەموویان بە ماشێن بڕۆن بۆ ماڵی باوکی کە لە ئاسکار بوو. منیش لە لای خۆمەوە نیازم بوو ئەو جەژنە لە هۆمڵەفایدا لەگەڵ دایک و باوک و مامە ئاینەدا بەسەر بەرم. دیمەنەکە هەر وەک ساڵی پێشوو بوو. دەبوایە لەوێدا خواحافیزیمان لە یەکتر بکردایە. چاوەڕوانی تەکسیەکی بەتاڵ بووین و کە بێت و ڤێرنوکا سواری بێت. بەڵام ئاخۆ لە دوای ڕۆشتنی تەکسیەکەەوە چی ڕووبدات؟ بڵێ حەکایەتەکەمان کۆتایی پێبێت؟ تۆ بڵێی لە پڕێکدا جادۆکە بە تاڵ بێتەوە ئێمە باسی ئەوانەمان نەکرد شەژمانگی پێشوو هەموو ڕۆژێک یەکترمان بینی هەڵبەتە جگەل لەو دوو ڕۆژە تاڵی کە سزایدەم کچەی پرتەقاڵ پەیمانە شکۆدارەکەی خۆی بردەسەر بەڵام ئاخۆ ساڵی داهاتوو چ جۆرە یاسایەکمانە بێ ئاووهەوا لە کاتی ئەو جەژنەدا لە ساڵی پار ساردترێک بوو. فێڕنیکە لە سەرمادا هەڵەلەرزی. باوەشم پێیا کرد و دەستم بە پشتیا هێنا. ئەوجا باسی ئەوەم بۆ کرد کە گۆنار، ئەو کوڕەی کە باڵەخانە پچکۆلەکەی لەگەڵا گرتبووم، لە سەرەتای ساڵی داهاتووەوە گوێزێتەوە. وتم ئەیەوێت لە شاری بێرگن خوێندنەکەی تەواو بکا. لەبەرئەوە ناچارم قوتابیەکی تر بدۆزمەوە کە لەگەڵما بژی و نیوەی کرێ خانۆکە بدات. جۆرج، من زۆر ترسنۆک بووم. پێم وابێت ئەویش هەستی بەوە کردبوو. کەمێک هەڵچوو. گۆنارە گوێزێتەوە، کەواتە ئەبێ قوتابیەکی تر بدۆزمەوە لەگەڵما بژی. ئاخر بڵێیت بە ڕاستی بەبێ ئەوەی هیچ شتێکم لای ئەو باس کردبێت پلانم بۆوە نەکێشابێ؟ هەستم کرد توڕە دیارە. لەوە ترسام ئەو جەژنە بە ناخۆشی جودا بینەوە، کەچی وتی، باشە، من ئەتوانم بگوێزمەوە لات و لەگەڵتا بژیم. مەبەستم لەوەیە پێم وابێ دەتوانین بەیەکەوە بژین. یان ئۆلاو، تۆ پێت وانییە بتوانین پێکەوە بژین؟ منیش کوت و مت ئەو شتەمە ویست بەڵام من لەوە ترسنۆکتر بووم لەوە ترسام یاساکان بشکێنم هەروەک دار پرتەقاڵێکی گۆڕەپانی ئەلیانزا درەوشایەوە چونکە هەر پاش نەختێک لەسەرەوە ڕێککەوتین لە سەتای مانگی یەکدا بگوێزێتەوە بۆ باڵەخانەکەی ئادەم ستون و لەگەڵما بژی. ساڵی داهاتوو هەر ئەوە نەبوو کە هەموو ڕۆژێک پێکەوە بین، بەڵکو هەموو شەوێکیش پێکەوە بووین، یاسا نوێکان بەو جۆرە بوون. بەڵام هێندەی پێ نەچوو لە ناکاوە جۆرە نیگەرانییەکم لەسەر دەموچاوی بینی. بە خۆم وت ڕەنگە گومانێکی هەبێت، لەوانەیە هێشتام کێشەیەکی بچکۆلەی هەبێت، یان ڕەنگە هیوایەکی هەبێت و نەیەوێت دەریبخات، کێ زانێ؟ ئیدی وەک جاران نەمابوو و باشمەناسی، لەبەرەوە بە چرپەچر پێ گوتم، چیتە ڤیۆرنیکا؟ لە وەڵاما وتی، کەواتە ژوورەکەی گۆنار چۆڵە بێ. سەرێکم بۆ لەقان. هەرچەنە نەمزانی بۆچی دیسان ئەو ئاماژەی بۆ ئەکاتەوە. خۆ من کەمێک لەمەوبەر خۆم پێم وت کە گۆنار ئەگوێزێتەوە. کەمێک دواتر وتی، ئاخر خۆ نیازمان نییە هەریەکەو لە ژوورەکە بخەوین. هێشتا هەر لە مەبەستی تێنەگەیشتم. بەڵام وتم بێگومان نا. ئەوجا گومانەکانی ڕەوینەوە و ڕاستەوخۆ بە ڕاشکاوی مەبەستەکەی خستە ڕوو وتی، ئەکرێت ژوورەکەی گۆنار بۆ مەبەستی وێنەکێشان بەکار بهێنم. بۆ ساتێکی کەم تەماشایەکی کردم، تەنها بۆ ئەوەی بزانێت من بە چ شێوەیەک قسەکهێڵەسەنگێنم. منیش هەر زۆر بە ئاسانی دەستێکم خستە سەر تەوقەکەی پژملی وتم، هەر زۆر شانازی بەوەکەم کە لەگەڵ هونەرمەندێکا بژیم. پاش یەک دوو دەقە تەکسییەکی بەتاڵ هات. دەستێکی بەرز کردەوە و تەکسیەکەی گرت. ئەو جارەیان پاشەوەی لە تەکسیەکەیا دانیشت ئاوڕێکی لێدامەوە و زۆر بە گوڕەوە هەردوو دەستی بۆ ڕاوەشاندم. بزانە! هەر تەنها پاش ساڵێک چەندە شت گۆڕابوو. تەکسیەکە ڕۆیشت و هیچ پێویستیەکم بەوە نەبوو بە دوای تاکە پێڵاوێکی بە جێماوە بگەڕێم. چیتر هیچ کێشەیەک لە حەکایەتەکەمانا نەمابوو. چیتر نەبەسرابووینەوە بە چەند یاسایەکی پڕ نەهێنیەوە کە کۆمەڵێک فریشتەی پاک بۆمان داڕێژن و کردن و نەکردنی شتەکانمان بۆ دەستنیشان بکەن. لەوێ بەدواوە بەختەوەر بووین. بەڵام ئاخر مرۆڤ چییە جۆرج؟ بەهای مرۆڤ چەندێکە؟ ئایا ئێمە گەردین و گەردەلوولاسە بە هەموو کون و قوژبنێکی دنیاە بڵاوە بینەوە؟ لەم کاتەیە کە ئەم دێڕانە هەنووسم تەلیسکۆبی هۆبڵ لە خولکەیەکدا بە دەوری زەویدا خولێتەوە ئێستاکە وا چوار مانگە لەوێدایە و لە کۆتایی مانگی پێنجەوە توانی چەندەها وێنەی پڕبەهای گردوونمان بۆ ڕەوانە بکە مەبەستم لە وێنەی ئەو شوێنە چۆڵ و هۆڵ و مەزنەیە کە لە بنەڕەتدا ئێمەی لێوە هاتووین. بەڵام هەر پاش ماوەیش کەم هێندەش ڕوون بووەوە کە تەلیسکۆبەکە هەڵەیەکی گەورەی لە پێکهاتەکەیدا هەیە. هەر لە ئێستاشەوە دەنگۆی ئەوە هەیە کە کەشتییەکی ئاسمانی و کۆمەڵێک پسپۆڕ ڕەوانەی ئاسمان بکەن بۆ ئەوەی هەڵەکەی ڕاست بکەنەوە. بەو شێوەیەش تەلیسکۆبەکەش ئەتوانێت تێگەیشتنێکی باشترمان دەربارەی گەردوون پێببەخشێت. تۆ ئاگات لە تەلیسکۆبەکەی هۆبڵە؟ ئەزانی چی بەسەر هات؟ چاکیان کردەوە؟ زۆر جار ئەو تەلیسکۆبەی ئاسمان هەروەک چاوێکی گردوو نەبینم چونکە ئەو چاوەی کە هەموو گردوون ببینێت تا ڕادەیەک شایەنی ئەوەیە پێی بوترێ چاوی گردوون تۆ لە مەبەستم تێگەی جۆرج